ئاسمان لەت وپەت ئەبێ و لەو محکەمیە کە هەیەتی دەرئەچێ و شل و سستە بێ بە جۆرێکی وا فریشتەکانی تر وەک لەوە پێش نین کە لەو جێگای خۆیانە کە بوویانە وەستن و مەجبورن لە دوای ئەوە بەیانە کاکە لە دادگای خوا لە قیامەتە ڕێژەوەک استعراضی عسکەری ئەنجام ئەدرێ کە خوامتال لەوێ سەیر ئەکاوە بەندەکانی لە حزوریان ڕێژە ئەدەن و ئەرۆن ئەیان بینێ چاک و خراپ هەموو دەکەوێتە بەرچاوی و هیچێک لی پۆشیدە و ئەنهان نابێت هەر وەک چۆن باوە لە پادگانە عسکەریەکانە لە پادگانە نظامیەکانە فەرماندەی پادگانەکە ئەشێتە سەر جێگایە بەس کە لە ئیسلاحی نظامی ئێرانە پێڵەن جایگا و سەربازەکان دەسە دەسە بە بەردەنیا ئەڕۆن و سەیری قاچیانەکە کە چۆن بەردەبێتەوە و ئەگەر دەسەیەک باش چوو ئافرینیان ئەکا و دەسەیەک خراپ چوو تۆبی خیانەکە هەروە لە خیانەکە جایگاهێک جێگایەکی بەرز بۆ خۆی متعال هەیە کە عەرشی فەرمانڕەواییەتی تەقی فەرمانڕەواییەتی کە لەو ڕۆژە ئەوە نا جەلال و عەزەمەت و گەورەی خۆی متعال جلوە ئەکا و دەرئەکەوێ کە ئەو تەختە وەک تەختەکەی لەوە پێش نییە ئاخر تەختی ئابی چوار پێ هەڵی ئەگرێ و چوار پێ دەخە بۆ ئەوەی کە تەختی هەڵگرێکە فەرمان ڕەوایە بەسەر لەو دانیشتێ ئەمە وەختێک فەرمان ڕەواتە زۆر قورس و سەمین بوو ئیتر چوار پێ بەخنێ ئەبێ و بەرابەر بێتەوە هەشت پێ هەڵی گرێت جا خوای متعال زۆرێک لە دەسەڵات و لە عەزەمەت و قدرەتی خۆی ئێستا نیشان ناوە نەیماندووە ئەی ڕۆژە نیشانیادا جا بۆیە وەک ئەوە کورسی زۆر ئەبێ بەسەر تەختی فەرمانڕەواییەوە سەمینی زۆرە بێ بەسەریەوە کە تەختەکەی ئەبێت چوار هەڵی نەگرن هەشت هەڵی گرن جا ئەکێ خۆی ئەزانێ هەشت چی هەڵیەگرن ئەوەی کارمان پێوە نیە ئەوە نازانین کە لەو ڕۆژە جۆرێکی ترخوای متعال خۆی دەرەخە عەزەمەت و گەورەی خوای متعال جۆرێکی تر دەرەکەوێت لەو ڕۆژە جا دیارە مەقصود ئەوە نیە کە خوای متعال وەک فەرمانڕەوایەک بەشەری یا وەک هەر مەخلوقێک جسم و لاشەی ئاوای بێت و مەقصود ئەوە نیە کە سنگینیەکەی سنگینیەک مادی بێت و وەک سنگینی لاشەی بەشەرێک بێت مەقصود ئەوە کە جەلال و عەزەمەتەکەی گەورەیەکەی ئاوا دەرەکەوێت لەو ڕۆژە واجلیاتاکە وەک ئەوەی کە شتێک گەورە بنجێ بەسەر تەختێکەوە کە ئیتر ناتوانێت چوار پێ هەڵی گرێ ئەبێت دوو بەرابەر بێتەوە جەلال و عەزەمەتەکەی ئەویش ئەو فەرماندەیە هەر زاهرەکانیان ئەبینێ خاوەنی تەختی فەرمانگەوایی جیهان هەموو پنهان و مەخفیەکانیش ئەبینێ و هیچێک لی مەخفی نابێ و لە پەنا نابێ هەموو شتێک ئەبینێ و چاوی لە هەموو شتێک جا کە ڕێژە دران و لە جا ئەوەی کە کتێبەکەی نامەی ئەمەڵەکەی پەروەندەکەی بە دە سۆراسیەوە بدرێ ئەوە لە ئەو پەڕی خۆشیە بە دەنگی بەرزەوە باە کاتە ئەملا ئەولا ڕوەکاتە هاوڕێکانی مؤمنەکانی ترکە ها بگرن بخوێنەوە پەروەندەکەم نامەی ئەمەڵەکەم چون شتێکی تیانەکە لە ئەصحاب الیمین کە ئەگەر جار جار شتێک لەوانەی ئەنجام داوە زوو تەوبەی کردوە و گەڕاوەتەوە چون ئیمانی دامەرزاو لە دڵیا بووە هەروە کە لە پێشا بەیانمان کرد جا لەبەر ئەوە بە ئەو پڕی شانازی سربەرزیەوە بێ ئەوەی کە تۆزێ ترس لە دڵیا بێ کە ئاخر من لێم حاڵی بوو بوو ئەو نەتیجەم گرتی بوو کە ئەگەم بە حسێب و کتێبی خۆم ئەوەم زانی بوو کە ڕۆژەیەکە پێشوەکە حسێن لەگەڵ ئەکرێت و محاکمە ئەکرێن و لە باخێکی پۆڕ و پڕ گەڵا و شاخ و پەنا لە جێیەکی بەرزە لە باخێکی بەرزە باخێکی بەرز کە لە عینی ئەوە کە درەختەکانی بەرز و جێگا پێ بەرزە ئەوە ئەڵێ ئای خۆزگە پەروەندەکەم نامە ئەمەڵەکەم نابرات بەردەنگێکی پڕ لە حەسرەت و مانوی و بە هەناسە هەڵکێشانەوە ئاخ خۆزگە هەر نەم ئەزانی کە حسابم چییە و محاکەمەم چییە و چۆن حسابم لەگەڵ ئەکرێ و کردارەکانم چۆن هەڵەژمێررێن و بەیان ئەکرێت کە چین کردەوە چین ئاخۆزە ئەو مردنەی وا تووشم هات کاری یەکسرە بکردداوان بێتر هەر زیێ نەبووایەوە دوای ئەوە با ئا ئەم ڕۆژم نەبووە خۆ سەروەت و ماڵەکەم هیچ کەڵکێکی پێ نەدا هیچ کەڵکێکی پێ نەداوم و لە کەمترین عذاب و دەردسەر ڕزگاری نەکردوم و کەمترین عذاب و دەردسەری لێمدا نا خۆ دەسەڵاتەکەم هەر لێم ون بووە و نابود بووە و لەبێنچ هیچی نەدەیوەتە سەریان غەزەب و تووڕەیەوە فەرمانەدا کە بیگرن جا کۆت بکەنە ملی کۆت و زەنجیر بکەنە ملی و دەسی لەگەڵ ملی بە یەکەوە بەسن جا ئەو ئاگرە تێژە زۆر سەخت هەڵگیرساوە ئەو بەوە بیسوتێنن بیخەنە ناوی با گرفتاری بێت جا لەنێو ئیمانی بەخوای گەورە و بەعەزەمەت نەبوو تەسلیمی ئەوە نەبوو کە خوا تەنها فەرمان ڕەوایەتی و تەنها فەریاد ڕەسیەتی ئەبێ لە ژیانە هەر فەرمان برداری فەرمانی ئەو بێ و ئەبێ هەر ئەو پشت و پەنای بێت ئەوەی لەبیر خۆی بردووەوە کە هەر ئەوە ئیمکانات و نعمەتەکان لە اختیاری ئینسانەدانێ و هەر ئەوە کۆسپ و مانعەکان لەسەر ڕێلا ئەبا بۆ ئەوەی کە ئینسان استفادەیان لێ بکە و کەڵکیان لێ وەرگێ و زیاد کاو بەرەو کەماڵ و تەواو بوون بڕوا و ئەوەی لەبیر چوو بۆەوە کە ڕۆژێک دێتە پێشەوە کە محاسبە و محاکمەی ئەکرێ لەسەر ئەوە جایتر کەوتوە شوێن فەرمانی ئەو ئەو و لە جیای ئەوە هەرخوا پشت و پنا و فەریاد ڕسیبێ هەموو ئەوی کردوە فەریاد ڕسی خۆ بکات ئەوە یەک و گوناهی دووهەم ئەوەی کە نە تەنها خۆی خواردەمەنیەکی نادا بە گایەک بە فەقیرێک تەشویقی خەڵکیشی ناکرد خەڵکیشی هان نادا لەسەر ئەو کار حتا پێ خۆش نەبوو کە خەڵکیش ئەو کارە بکەن ئەوە لەگەڵ خوای ئەوەش لەگەڵ بەندەگان کەوابوو ئەبێ جەزای ئەوانە هەر وەک ئەوانە کە تەنها ئەو کەسانە ئەیخۆن کە بە قەست و بەعەند لە ڕێگەی بەندگی خۆیان تعال لایان بووە ئیمانیان بەخوای بە عزەمەت و گەورە نەبووە و بیریان بەلای فەقیر و هەژارەوە و هەروەکە لەوە پێشتر وتمان بە کورتی ئەهلی بەهشت لە دوو عیب کە لە ژیانی دنیایا هەن دوورن یەک ئەوەی کە هیچ خەفەتیان نییە دوو ئەوەی کە هیچ ترسیان خەفەتیان نییە چونکە هەر ئاواتێ بخوازنێتە دی و خەفەتیش لەبەر ئەوە ئەخورێ کە ئینسان ئاواتێکی بێ کە نەهاتێتە دی لەهم فيها ما يشاءون ئەوە یەک دوو هەر چێکیان پێدرێ بۆ هەمیشە لە دەستیانە ئامێنێتەوە لیان ناسم بێتەوە کەوابوو ترسیش نییە چون ترس لەبەر ئەوەیە کە ئینسان ئەو ورەکەوێتە دەرونیەوە کە شتێک لەوانەی قەهرەتی بەدەستی دەرچێت خالیدی ئەوان بۆ هەمیشە لەوێ ئامێنەوە نە ترس و نەخەفە منحەزێکی تێنەکەوێت جێگای دەرچوون و هەڵاتنێکی یا ئیجاد نەبێت ئەوە مەسکە پۆشاک ئەفەرمێ سەرابیلهم من قەتیران کراسێکە ئەیکەنە بەریان لە قەترانەکە مادەیەکە ڕەشە بۆ ئەزیەتکردنیان کە ڕەنگی ڕەش ئاسابی ئینسان تێکەدا ئەگەر زۆر چاوی لێ بێ بۆگەنە چێرە ئاگرە کێشێ و دیارەکە وەک پیریش ئەتوێتەوە بە بەڵانیا ئەوەش خۆشە خۆراکیش ئەوە بوو رسلین بەری زەقو و لە جیای ئاو و هەر جۆرە خواردنەوەی تریشە ئەفەرمێ ئاوێکی زۆر داخی داخە کە وەختێک ئەیخۆنەوە ڕێخۆڵە و هەموو ناوسکیان لەت و پەتەگەبەیەەکە قەتعام ئەوەش ژیانی جەهنمیانەکە دوای ئەوەش ئەفەرمێ بە تەوای ئەوە نەبن کە ڕۆژێ تەستی پێ بدرێ ڕۆژێ لەوێیان شتێکە کە دوایی بەیانەکە وەختێک کە ڕووداوەکە ڕوودا ئەو ڕووداوێکە لە چاو ئەو شتی تر ڕوودا نییە بە جۆرێک کە هەر وێژرا ڕوودا و ئینسان تەنها ئەوەکەوێت و چ ڕووداوێ لەوە گەورەتر کە هەموو جیهانی پێ تێکەچێ و ئەشێوێ بەسەرەکە وەختێک کە ڕووداوەکە ڕوویدا قیامەت ڕوویدا ئەو ڕووداوەی کە ئیتر لەو وەختە بۆ ڕوودانی درۆیەک نییە و کەس ناتوانانی لە وەختا درۆ کات بڵێ ڕووی نەداوە وەک ئمرۆ نییە کە خەڵک دەمیان هەراش بێت و بتوانن جرئەتی ئەویان دەکە بڵێن ناڕووی نەداوە ئاوا ڕوئەدا کە جێگای ئینکار نیە ڕووداوێک کە نزمۆکەر و بەرزۆکەر ئەوانەی وا نزم بوون ئەوانەی وا خزوعیان بوو گردم پەشیان بوو بۆ خاونەکەی خۆیان ئەوانەی وا سری بەندگیان دانەوان بوو بۆ خاونەکەی خۆیان ئەو ڕووداوە بەرزیانە کاتەوە و ئەوانەی وا سەرکەشی و نافەرمانیانە کرد سریان هەڵدا بوو خۆیان بانتر گرت بوو لەوەی کە فەرمان بورداری بکەن ئەو ڕووداوە نزم وەک ئەوەی کە ئەسڵەن کەژ و کێوێک وجودی نەبووە ئا لەو ڕۆژە ئێوە ئێوە ئەی ئەوانەی کە حەقتان بۆ ڕۆشن کراوەتەوە و ڕێگای بەندگیتان بۆ ڕۆشن کراوەتەوە بەش بەش دەسە دەسا کرێنەوە چۆن وەکونتم ئەزواجن بەلاە إن قسمتم وكنتم أزواجا ثلاثة هەر کەس لە دنیا وە پێش کەسانی تر کەوت بوو لەوێش هەروایە و سەقە دەگرێ و پێشەکەوێ و ئەروا بۆ دەرەجاتی بانتر و بۆ جەزای باشتر و گەورەتر أولئك المقربون ها ئەوانە دەسەی سێهەم نزیک کراوەکانن لە بارەگای خاوەنەکە مقربانی بارەگای خۆی تعالی ئەوانە گەلێکی زۆریان لە ئومەتە پێشوەکانن پێش لەو وەخت لەو کاتێکە قورآان دەسی کردوە بە نازم بوو بە هاتنە خوارەوە و کەمێکیشیان لەو چین و گەلانن کە لە دوای ئەو پێش لە دوای ئەو حمەتە پێشێنیانە هاتوون ئەوانەی کە لە کاتی هاتنە خواری قورآانەوە تا پیانە دەبن جارێ سابق کەسێکە کە ئیمان لە دڵیا ئاوادا مەرزادێکە جارجاریش سستی و زەعف ڕووی تێنەکا کە تووشی گوناهێکی گەورە و کردارێکی زشت ناپەسەندێ ئەوانەی وا ئەوەنە چوونەتە پێشۆ لە بەندگیە و ئەوەنە ئیمان دامەرزاوە لە دڵیانە کەیتر جێی ئەو نیە تەجارێ هەوەس و ئارەزوو دەست کرێ بە سەریانە و شەیتان زاڵیە بەسەریانەوە وایان لێکە کە تووشی گوناهێکی گەورە بن تووشی کردارێ ناپەسەند پێشکەوتون و چوە جا ئەوانە هەم کەسانێکن کە وەختێک کە داوەتکردن بۆ دین و ڕۆشنۆکردنەوەی دین دەست پێەکە ئەوە کەسێکن کە دێنە پێشەوە ئەوانەی وا پێش لە خەڵکی تر دەست پێەکەن و ڕێ ڕۆشنەکەنەوە بۆ خەڵکی تر جا ئەوەی کە فەرمێ سابقین زۆرێکیان لە ئومەتە پێشوەکانن و کەمێکیان لە دواییەکان لەبەر ئەوەیە کە ئومەتە پێشوەکان جەمعەتیان کەم بووە ئومەتی قومی نوح مثلا ئەگەر دوو هزار نەفەر بوون فەرزەکەین دوو هزار نەفەر بوون دە نەفەر مؤمنیان تیابوو بێ دە نەفەر لە ناو دوو هزار نەفرا زۆرە ئەمما ئائستا ئالم ڕۆژا کە ئێمە هین چوار هزار میلیۆن نەفەر جمعیت هەیەکە لەم چوار هزار میلیۆنە ئەگەر ده هزاریش سابق ببن بە نسبەتی جمعیتەکەەوە کەمە ئیمانداران لە بەهشتا هەروە کە هەر کامە بۆ خۆی ماڵ جێگا و باخی تایبەتی هەیە بۆ ڕابواردن پارکی عمومی و جێگا عمومیشیان هەیە کە هەڕۆن یا جەمە بن ئالێرە بەیانی ئەو حاڵەتە کرێت کە بەیەکەوە جەمە بن کە على سرر موضونة دانشتن لسر بڕێ تەختەوە کە تەختەکان لە ئاوەها چنراون کە لە هەر قسمەتێکە بڕێک دڕ و مرواری دانراوە وەک ئەوەی کە لە زین لە شتانی تر هەل دروست کراوە جا لەوانە تەختەکان چنراون یا بینبینیش دڕوو یا قووت و مرواری دوو ئەوانەی تێخراوەکە جوانی کرد بەسەر ئاو تەختانەوە دانیشتون و پاڵیان داوەت ئەلا سروری مەودونە بەسەر بڕێک تەخت و یا سیستەمەوە کە ئاوا دروستکراون متەکیین عەلەیها متەقابلین هەڵیان داوەتەوە بە سەریانەوە و ڕوویان کردووەتە یەک نەک ئاوا کە ئەهلی ڕابواردنی دنیا هەن کە لەبەر ئەوەی کە دڵیان پڕە لە کینە نسبەت بە یەکتر وەختێک کە لە مەجلسی ڕابواردنادانیشن بە تەواوی پێیان خۆش نییە کە ڕوویان لە یەکتر بێ و حەز ناکەن لە یەکتر خۆشیان لە یەکتر ناوێت چونکە لەوێ کینە و ڕق و دژمنایەتیەک لە بینان نیە هەموو یەکتریان خۆشەوێت جا لەبەر ئەوە لەبەر خۆشەویست یەکتر کاتێکە دانیشن بەو مەجلسانە ڕوویان لە یەکترە جا ئەوە ئەوان دانیشتون و خۆ زەحمەتی ئەوە ناکێشن بڕۆن شتێ بێنن بیخۆن خزمەتکار هەیە لە بەردەستیان ئاگەڕێ ئەگەڕێن بەسەریانە خواردنەوەیان دەێنن بە پەرداخ و بە کوپ و پاچ و بە پیاڵەی پڕ لە خواردنەوەیە لە شەرابێک کە هەر هەمیشە هەرجاریە و ڕەوانە و هەرگیز دوای نایێ ئەهێنن ئەگەر ئەگەرن بەسەریانە جا هەرکەس هەرچی پێ خۆش بوو هەڵی ئەبژێرێ و هەڵی ئەگرێ بۆ خۆی ولحم طير مما يشتهون وگۆشتی پەلەوەران لە هەر کامە کە خۆیان شتایان لێ بێ و حەزی لێ بکەن هەرچی کە حەزی لێ بکەن داوایەکەن و بۆیان حاضرەکەن لە جێگایەکە نگاداری کرابێت و مەحفوظ بوو بێ لەوەی کە تۆز و گەرد و خاک و شوکی پێوە بنیشێ ئاوەهان پڕ لە سەفا و بە ئەو پەڕی پاک و خاوێنی و جوانیەوە جزاء بما كانوا يعملون ئەوە پاداشی ئەو کردوانەیە کە ئەنجام جا لەبەر ئەوەی کە لەو جۆرە مەجلسانە کە لە دنیا ڕێکەخرێن کاتێک کە ئاوەها ڕابواردنێک ڕێگەکەوێ قسەی بێهودە و کردەوەی بێهودەی زۆر ڕوو ئەدا و قسەوتن بە یەک و لە یەک هەڵسون زۆرە بێ ڕەنە ئالێرە نەک وتەیەکی بێهودە و بێسەمەر وەنا قسەی خراپ بە یەکتروتن و یەکتر بە گوناکار حسێبکردن و گوناکار ژماردن هیچێک لەو وتە ناخۆشانە نابیسن کەس قسەیەکی ناوخۆش لەوی تر نابیسێ ئەگەر سەر سوورماوە لەمە ئەگەر ناتوانانی قبولی بکەی کە لە ئاوا دانیشتنێکە کە پڕە لەو ڕابواردنانە ناتوانانی قبول بکەی کە قسەیەک ئالە قسانە ڕوونەدا هەر زۆر زۆر بەلاتەوە عجیبە و جێ سەر سوورمانە و ئەتەوێ حتمما بڵێن کە شتێک لەوێ ڕوو ئەدا تەنها یەک شت هەیە کە ناوی بنین لە هو تەزین ناوی بنین قسەی بێهودا ناوی بنین جوێن بە یەکتردان تەنها ئەوە هەیە ئەگەر ئەوە حازری قبول یەکەی ناوی بنین قسە بە یەکوتن و جوێن بە یەکدان و قسەی بێهوو دەکردن بەڵێ تەنها ئەو دانە هەیە کە ئەیبیسن چییە ئەوە سەسلام لە یەکترکردن دوعای سەلامەت بۆ یەکترکردن جا ئێستا کە بەیانی سەرنجامەکەیانەکە دەرەکەوێت کە جەزا و پاداشی ئەمان جۆرە ژیانێکە کە لە چەشنی ژیانی ئەهلی دەشت و بادیە و سەحران ئەوە کەیتر ژیانی شارستانی بوو وان ناو ئا ئەم شتانە درەختی سدر ئەو بڕکەی کە لای خۆمان هەرژینی لێ دروست دەکرێت ئەگەر بهێنرێتەوە تا گەورە بدێ سەمەرێکی هەیە وەک گۆیش کە ئەوە سدرە جا ئەگەر هەروە بێ ئینسان ناتوانێت بڕاتە خەی ناتوانێت بڕاتە سەریش سەمەرەکەی بکەنێ و نیوەکەی بکەنێ و بیخواتەوە بڕە لە دڕک مەگەر لە خوارەوە بە دارێ بە بەردێ بە شتێ دایانخوا بەڵام ئەو سدرانەی کە لە بەهشتان دڕکەکانیان لابراوە بۆ ئەوەی کە بتوانن ڕەحەت بڕۆنە قڕیان و لێیان و هەروە درەختێکی تریش کە ناوی تەلحە کە ئەویش چین لەسەر چین نیوەکەی دانراوە بۆ ئەوەی کە بڕۆنی لێ استفادە بکەن درەختێکە کە لە عەرەبسانە هەڕوێ و سەمەرێکی تایبێت و وان لە سێبەرێکا کە کێشی پێدراوە و درێژ کراوەتەوە بە معنای ئەوە کە سێبەرێک ئاوانیە کە وەک دارێک کە لە دەشتێک تا بێ خۆی تەنها لە کە جێگایە کەم داگیرەکە کە ئەگەر ئینسان لە ژێردارەکە چووە ئەو لاوەی تر سێبەری نابێت حتا بڕۆن و بیانەوێ بگەڕێن بەناو باخەکەیانە هەر سێبەرە چونکە خۆری تیان یەکە ئەزیەتیان و وانە جێگایەکە کە ئای لە جێگای بەرزەوە ئەرژێنرێ و بە تاپ یەتە خوارەوە جایتر یا هەروەک ئەو تاپانەی کە لە ئەو کەژ و کێوانە هەن یا بە جۆرێکی تر کە خوا خۆی ئەزانێت کە چۆن ئەرژێنرێت و جاکە ناوی دۆشەکە برا هاوسەر ئەکەوێتە بیر کە عادەتەن لەسەر دۆشەکە ئەبێ و لەگەڵ یاڕێ کە بەیانی حاڵی ئەوانیشەکە ڕۆشنیە کاتەوە کە هاوسەران لەوێ ئەو حاڵیان نییە کە ئێستا لە دنیا هەیە جارێکی تر دروستمان کردوونە تۆ غێری ئاو خلقەتە غێری ئاو دروست بوونەکە ئەوەڵ جار بوویان با نەزانم کە ئەو ژنە لێرە ئەمرێ چۆن ئەمرێ هەروازی نوە بێتەوە لە نوێوە دروست ئەکرێنەوە و ئاماداکرێن کە کردوونمانەتەوە بە کچ و حاڵاتێکمان پێداون کە کەمتر ژنی دنیای ئەوانیان ئاخر ژنی دنیا ئەگەریش زۆر شوەکەی خۆش بێ زۆرتر هەوڵەدا بۆمە ئەو خۆشویستنی دەرنە وا ئەزانێ ئەگەر دەریخا قدر و قیمەتی لای شوەکەی نامێنێ بەڵام ئەوان عروبن ئەو شتانە لەلایەن نامێنێ هەر کام چەندێ شوەکەی خۆی هاوسەرەکەی خۆی خۆشەوێ هەر بەو جۆرە بەیانی ئەکا و بۆی دەرئەبڕێ و خۆشەویستی خۆی بۆی ڕۆشن کات کە هەمووش هاوسین ساڵ و هەموو لە یەک ساڵ و لە یەک ئەمران بۆ ئەوەی کە کەس دڵی لە خۆی دانەمێنێ کە هاوسری ئەو هەندی زیاتر و پێپەرێنی لأصحاب اليمين ئەهلی شووی و دووری لە بەرەکەت و بەختیاری و خۆشببختین هەرواکە لای خەڵک باوەکە دەستی ڕاست بە نیشانەی بەرەکەت و خۆشببختی ئەزانم وە دەستی چەپ لە خلافی ئەوە بەنیشانەی شووی و دووری لە بەرەکەت ئەزانن وان لە ناو باێکا کە ئەوە نەداخە وەختێک کە لێیان ئەدا لە ئەو کونە وردانەی پێسی بەوانیانەوە ئەچێتە ناوەوە و ئەیان سوتێنێ و لە ناو ئاوێکی زۆر داخ و کوڵاوە وەرە سێبەرێکا کە چ سێبەرێک خۆشگوزەرانی ئەوەیە کە ئینسان لە نعممەت و ئیمکاناتێک کە خۆی متعال داویەتی بۆ ئەوە استفادە نەکا کە خۆی پێ اصلاح بکە کە خۆی پێ بدا بەرە و کەماڵ و تەواو بوون بۆ ئەوە استفادە نەکا کە مەسئولیت و وەزیفەی بەندگی خۆی ئەنجام بە بەڵکە ئەو نعمەت و ئیمکاناتە خۆی بووبێتە هەدەف و هەمیشە خەریکی لەزەتبردن و ڕابواردن بوو بەڵێ لەوە پێش لە دنیا پشتگەران بوون مطرق بوون جا کەسێک کە مطرق بوو ئیتر تووشی هەرچی ئەوەی کە ئینسان فەرمانڕەوایەکی تریش قبولکە لە ژیانی ئەوەی کە ئینسان فەریادڕسێکی تریش لە ژیانی قبولکە ئەوەی کە ئینسان وابزانێت کە کەسی تریش ئەتوانێت سوودێکی پێبێنێ کەسی تریش ئەتوانێ غێری خوا کۆست پێ لەسەر ڕێلاوە کەسێتر ئەتوانێت کە دەسەڵاتی لێ بەسەریا کەسێتر ئەتوانێت کە لە سەرنجام یا دەخاڵەتی بێ کەسی تر شایستگی و لیاقەتی ئەوەی هەیە کە فەرمانڕەوای بێ دەرمانێکی پێدا و کەسی تریش ئەتوانێت کۆمەکێکی باو بەریاد ڕسیێت ئا ئەوەیە گوناه گەورەکە تووشی ئەو گوناهە بوون و هەن لەسەری ئەچوون وازیان لێ نهێنا دوای ئەوەش کە بۆیان ڕۆشن کرایەوە هەر لەسەری ئەچوون هەروە ئەچوون دا چۆن ئایا وەختێک کە مردین و بووین بە خاک و بووین بە ئێسقان ئایا دوای ئەوە بەڕاستی زین و ئەکرێنەوە لە قەبرەکانمان ڕا ئەپەڕێنرێ چۆنە کرێشتیوە چۆنە کرێ ئینسان بمرێ و ببێ بە خاک و بێ بە ئێسقان دوای زین و بکرێتەوە کە هەمووی لەو ڕۆژە جەمەکرێتەوە و کۆکرێتەوە جا دوای ئەوە ئێوە ئەی ئەوانەی کە گمڕاه بوون و لاتانداوە لە ڕێگای بەندگی خوا تووشی شەریک قەراردان بۆ خوا بوون ئەی ئەوانەی کە تەکزی بەکەن و ئەڵێن زین و بوونەوەی دوای مردن و محاکم و محاسبە درۆیە و نییە جا ئالە و کاتا ئێوە کار و ئیشتان هەر ئەوەیە کە لە درەختێک کە لە زەقومە بخۆن ئەوە نەی لێ بخۆن کە سکتان پڕکەن جا دوای ئەوە لەبەر سۆز و حرارەتی ئەو خۆراکەتان دەستکەن بە ئاو خواردن ئەمە چ ئاوێ ئاوی کوڵاوی زۆرداخێک کە هەر ئەخۆنەوە ئەخۆنەوە بەسەریا هەر وەک وشترێک کە دەردی ئستسقای گرتبێ وەک وشترێک کە تووشی ئەو نەخۆشیە بوو بێوا هەر ئاوەخوا و ئاوەخواتەوە و تێرناخۆ ئاواتان لێ بێ کە هەر بخۆنەوە و بخۆنەوە و تێری لێ نەخۆن ئەوە سەرنجامی گومڕاهیەکەتانەوە باوەڕ نەکردنەکەتانە بە زیینەبوونەوەی دوای ئەوە شتێکە کە ئامادە کراوە بۆیان کە لە ڕۆژی جەزادانەوە و سزادانەوە ئابەوە دیوانداریان لێ بکرێ و جا دوای ئەوە چەند دەلیل و نیشانەیەک لەوانەی کە لەوە پێش اشارەیەکمان بۆ کردن بەیان ئەکرێ بۆ ئەوەی کە ڕۆشن بکرێتەوە باشترکە ئا ئەم شتەی وا بەیان کرا حتمیە و حتمما ئەو ڕۆژەیەکە پێشەوە و هەر کەس ئاوا کە بەیان کرا ئەگا بە جەزای خۆی و لە ئاخری سوورەکەەوە شتێکی تریش بەیان ئەکرێکە ئەویش ئەو باسە ئەو قسەیە کە کرابێتان کە ڕۆژێ ئاوایەتە پێش و ڕووداوێ ئاوا ڕوو ئەدا و هەر کەس ئاوا ئەدا بە جەزای خۆی ئەوە ئێوە هەوا شلەی گرن هەروا بێ مبالات لەگەڵی ڕوبەڕوە بن و هەموو ڕست و ڕۆزیتان ئالێرا بووە بەوەی کە تەکزیدی بکەن و بڵێن ئەوە درۆیە و شتی ئاوا نابێ و ڕۆژی ئاوا نایەتە پێشەوە هەر ئەوەتان بووە نسی هەر ئەوە کەوتوەتە بەرتانەوە هیچ شتی تر نییە ئیمان نییە بڕواکردن نییە تەسلیم بوون نییە هەر ماوەتەوە ئەوەی کە تەخزیب بکەن و بڕوا نەکەن با ئەو شتەکە بەیانەکرێ جا ئەگەر وایە ئەگەر وایە کە ئاوا ڕۆژێک نییە و ئینسان مەسئول نییە فەرمونون مەیەڵن مردن بە پێی بەرنمەیە کە ئێمە دامان ناوە ببێت نایەڵم کە لەو کاتا کە مردنێت بە سەروەختیانەوە بمرن و بیخەنە دواوە بەڵام لەبەر ئەوەی کە ئینسان مەسئولە و ئەبێ بان کرێتە دادگای خوا و لێ ترسیار بکرێت کەچی کردو چی نەکردو لەبەر ئەوە ئەم ژیانی دنیاە بۆ ئازمایش و تاقیکردنەوە و ئازمایش و تاقیکردنەوەش دیاری ئەکرێت لە کەی تاکەی بێت ئەوەڵ ئاخری دیاری ئەکرێ و دیاری ئەکرێت کە کەی ژیانی ئەم ئینسانە ئەوێ دوای پێبێ و بەس یتر خۆی بەس یتر ئەوەنە وەختی پێدراوە ئەوەنە فرسەت و کاتی پێدراوەکە کام لەو ڕێ لەو دوو ڕێیە کە ئەوێ هەڵی بژێرە و پیایا بڕە دوای ئەوە کە تاقیکردنەوەی تەواو بوو ئەوەنەی کە پێویست لە وەختی پێدرا لە کاتێک دیاری کراوە ئەبێت بڕوا و گیانی بکێشرێت تا گا بە جەزا و سزای خۆی دەی ئەگەر قیامەت نەبوایە و مەسئولیت نەبوایە دیار بوو کە ئێوە ئەتان توانی دەخاڵەت بکەن لە مەرگا و نەیەڵن کە لەو کاتا کە مەردێت بە سەروەختەوە بمرن بەڵام لەبەر ئەوەی کە مەسئولیت هەیە مردنیش بە بەرنمەیە بۆیە هەرچەند پێتان ناخۆش بێ و هەرچەند هەوڵ و تەقالابن ناتوانکە مردن لەو کاتەوە یەک بەسەر وەختەوە هەنە دواوە دەی ئەگەر مەسئولیت و قیامەت و لێپرسینەوە نییە بۆچی کاتێک کە گیان ئەگاتە گەرو و هەل لەو کاتە ئەوە ئەڕوانن خەریکن ئەڕوانن بۆ کابراکە لە سەرەمەرگایە و ئێمە نزیکترین لە ئێوە بە ئەو بەڵام ئێوە نابینن جا بۆچی ئا لەو کاتا لەو کاتا کە ئەبینن خۆشەویستەکەتان خەریکە ئەمرێ ئەگەر ئێوە قەرار نییە جەزاتان بدرێتەوە و پاداش و سزای کردارەکانی خۆتان ببینەوە ئەگەر لێپرسینەوە مەسئولیت نییە و ئەم مردە بۆ ئەوە نیە کە بڕوا جەزا و سزای خۆی دەستکەوێ دەی بۆ نایگەرنەوە بۆ نابن بە مانعی ئەوەی کە گیانەکەی دەرچێت بۆ گیانەکەی لە دەرچوون منع ناکەن و مانعی مردنی نابن ئەگەر ڕاستەکەن کە مردن نییە و ڕاستەکەن کە لێ پرسینەوە و قیامەت نییە و مردن بە بەرنامە نییە و هەڕەمەیە و بە تبقی بەرنامە و نەخشەیەک نییە کە خۆی متعال ڕژان بێتی بۆ ئەوەی کە هەر کەس لە کاتی دیاری کراوی خۆی بمرێ کە بڕوە تاقیکردنەوە و ئازمایشی تەواو بۆ بابگا بە جەدا و سزای خۆی بڵێ ئەوەی کە ناتوانن مانع بن لە مردن لە سابقینە لەوانەیە کە مقرڕبی بارەگای خوان لە مسلمانانی دەرەجە ئەوە ئەوە ئەمەیە جەزای نەک لە قیامەتا و دوای زین و بوونەوە هەر لەو کاتەوە کە ئەمرێ ڕەوش وا لە ئیسراحەتێکە کە هیچ ناخۆشی و مان و بوون و ناڕەحەتیەک توش نابێت ئەوە یەک دوو ڕێحان لە حاڵەتێک خۆشە و لە وەزعەتێکە کە هەروەک ڕێحان چۆن بۆی خۆشە ئاوها بۆی خۆش و جەنەتی و جەنەت و نعیم و باخێک کە پڕە لە نعمەتی خۆش خۆش بۆ ئەو مەحەلە و بۆ ئەو دەورە لە کاتی مردنەوە تا ڕۆژی قیامەت هەر کام ئالم مؤمنانە با ئەوە جەزا و پاداش باخێکی هەیە کە پڕە لە ناز و نعمەتی لەوێ ئەبێت تا ڕۆژی قیام ئەمە غەیری ئەو جەنەتە ئەسلیەکەیە غەیری ئەو باخەکەیە کە دوایە هەمەکەیە ئەمە هەر بە مردن